بەناوی خودای گەورە و میهرەبان. ئەی پێغەمبەر بە ئوممەتت ڕابگەیەنە کاتێک ژنانتان تەڵاق دەدەن لە کاتی دیاری کراویاندا تەڵاقیان بدەن کە بریتیە لەو کاتەی کە ئافرەت لە عادەی مانگانە پاک بۆتەوە حسابی ئەو کاتەش بە وردی ڕابگرن لە پەروەردگاریشتان بترسن و ماوەکەیان بۆ درێژ مەکەنەوە ئەگەر لەو کاتە دیاری کراوانەدا یەکجار تەڵاقتان دان ئەوە با ئەو ئافرەتە لە ماڵەکەی خۆیدا بمێنێتەوە و دەریان مەکەن لە ماڵەکانی خۆیاندا ئافرەتەکانیش با لە ماڵ دەرنەچن مەگەر کارێکی ناشرین و ناڕەوای ئاشکرا ئەنجام بدەن ئەو کاتە با لە ماڵ نەمێن و بچن بۆ ماڵی مەحرەمێکیان ئەوەیە سنووری خوددا لەبارەی تەلاقەوە ئەوەی لە سنووری خوددا بترازێت ئەوە ستەم لە خۆی دەکات ئەی ئیماندار تۆ نازانیت لەوانەیە دوای ئەو تێکچوون و ساردیە خدای گەورە بارودۆخێک پێش بهێنێت کە ئاش ببنەوە و ڕێک بکەونەوە بۆیە نابێت لە ماڵ دەرچن کاتێک گەیشتە ماوەی دیاریکراوی خۆیان دوای یەک یا ئەو دوو تەلاقە کە خواردویانە ئینجا بیان هێڵنەوە لای خۆتان هاوڕێ لەگەڵ ڕەفتار و هەڵسوکەوتی چاکدا یاخود وازیان لێ بهێنن و لێیان جیا ببنەوە لە سێهەم جاردا کە تەڵاقتان خوارد بە شێوەیەکی جوان کە مافیان پارێزراو بێت لە کاتی جیابوونەوەی یەکجاریدا با دوو شایەتی دادپەروەر و خوداناس لە خۆتان لە نێواندا هەبێت و ئامادەی شایەتی ببن و بیپارێزن بۆ خودا و لەبەر خودا بەوەی کە باس کرا ئامۆژگاری دەکرێت ئەو کەسەی باوەڕ بە خودا و ڕۆژی دوایی دەهێنێت جا ئەوەی لە خودا بترسێت و پارێزکار بێت ئەوە خودا دەرووی لێ دەکاتەوە. لە شوێنێکەوە ڕزق و ڕۆزی پێ دەبەخشێت کە حسابی بۆ نەکردبێت و خۆی پێی نازانێت. جا ئەوەی پشت بە خودا ببەستێت ئەو زاتەی بەسە بۆ ئەوەی یاریدەدەری بێت، چونکە بەڕاستی خودا کار و فەرمانی خۆی بە ئەنجام دەگەیەنێت، بێگومان خودا بۆ هەموو شتێک نەخشەیەکی دیاریکراوی بڕیارداوە کە دەبێت پەیڕەوی بکرێت. ئەو ئافرەتانەی کە نائومێد بوون لە عادەتی مانگانە لە هاوسەرەکانتان، ئەگەر کەوتنە گومانەوە کە ئاخۆ عادەتی مانگانەیان مابێت یان نا، ئەوە سێ مانگ چاوەڕێ بکەن، هەروەها ئەوانەشی کە بەهۆی کەم تەمەنیەوە هێشتا نەکەوتونەتە عادەوە، ئەوانیش سێ مانگ چاوەڕێ بکەن، ئەو ئافرەتانەشی کە سکیان هەیە ماوەکەیان ئەوەندەیە تا سکەکەیان دادەنێن جا ئەوەی کە لە خودا بترسێت و پارێزکار بێت ئەوە خودا کاری بۆ ئاسان دەکات ئەوە فەرمان و سنووری خدایە کە ناردوێتیە خوارەوە بۆتان ئەوەی لە خوددا بترسێت و پارێزکار بێت خدا گوناهەکانی دەسڕێتەوە و چاوپۆشی لێ دەکات و پاداشتەکەی بۆ گەورە و بێ سنوور دەکات ئەو ئافرەتانەی کە تەلاقێک یا دوانیان ماوە بە گوێرەی تواناتان جێگە و ڕێگەیان بۆ دابین بکەن لای خۆتان نەکەن ئازاریان بدەن و تەنگە تاویان بکەن و زۆریان بۆ بهێنن خۆگەر سکیان هەبوو ئەگەر سێ تەلاقەش درابوون هەر بەخێویان بکەن و مەسرەفیان بچێشن هەتا سکەکەیان دادەنێن خۆ گەر هاتوو منداڵەکەیان بە شیر گۆش کرد و بە خێویان کرد ئەوە حەقی خۆیان بدەنێ دەکرێت بە شێوەیەکی جوان و چاک ڕاوێژ لە ناو یەکدا بکەن بۆ بەخێوکردنی منداڵەکە خۆ گەر پێک نەهاتن و ناکۆک بوون ئەوە دەکرێت ئافرەتێکی تر منداڵەکەی بۆ بەخێو بکات و شیری پێ بدات جا ئەوەی دەوڵەمەندە با بە گوێرەی دەوڵەمەندیەکەی بەخشندە بێت، ئەوەشی کە کەم دەستە و هەژارە با لەوە ببەخشێت کە خودا پێی بەخشیوە، چونکە خودا بە گوێرەی دارایی هەرکەسێک داوای بەخشین دەکات، دڵنیاش بن کە خودا دوای تەنگانە هەرزانی دەهێنێت، دوای ناخۆشی خۆشی دەهێنێت. لە سەدەکانی پێشوودا چەندەها شار و شارۆچکەی یاخی بوون لە فەرمانی پەروەردگاریان و پێغەمبەرەکانی ئێمە زۆر بە توندی حسابمان بۆ کردن و سزایەکی توند و پڕئێشمان بۆ پێشهێنان ئیتر گیرۆدەی بەڵای خۆیان بوون و ئەو سزایەیان چەشت کە خۆیان دەست پێشکەریان بۆ کردبوو سەرەنجامی کار و کردەوەی خەڵکی ئەو شوێنانەش زیانێکی گەورە بوو، ئەویش ئەمەیە کە لە قیامەتیشدا خودا سزای بە ئێشی لە ناو دۆزەخدا بۆ ئامادە کردوون. دەی کەواتە ئەی ڕۆشنبیرەکان، ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، لە خودا بترسن و پارێزکار بن و دڵنیا بن خودای گەورە قورئانی بۆ ئێوە دابەزاندووە. هەروەها پێغەمبەرێک کە ئایەتە ڕوونەکانی خوداتان بەسەردا دەخوێنێتەوە تا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە تاریکاییەکان دەریان بهێنێت و ڕزگاریان بکات و بیان خاتە ناو نور و ڕووناچیەوە جا ئەوەی باوەڕ بهێنێت بە خوددا و کردەوەی چاک ئەنجام بدات ئەوە دەیخاتە باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەخت و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و لەوێ ژیانی هەمیشەیی و هەتا هەتایی دەبەنە سەر بێگومان خدا ڕسق و ڕۆزی چاک و پاک و فرە و فراوانی بۆ ئامادە کردوون خدا ئەو زاتەیە کە حەوت چین ئاسمانی دروست کردووە و فەرمانی خدا لە نێوانیاندا دادەبەزێت هەروەها بە وێنەی ئەوان فەرمانی خودا بۆ زەویش دادەبەزێت و جێبەجێ دەکرێت بۆ ئەوەی بزانن کە بەڕاستی خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بێگومان خودا بە زانست و زانیاری خۆی گەمارۆی هەموو شتێکی داوە